الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أوصيكم أيها الناس ونفسي قبلكم بتقوى الله فاتقوا الله ما استطعتم يقول جل وعلا لە خوای گەورە داواکارین هەروەکو چۆن لە ماڵەکەی خۆیا کۆمانەکاتەوە ئاواش لە بەهەشتەکەی خۆیا کۆمان بکاتەوە اللهم آمین وتاری ئەمڕۆمان لە ژێر ناونیشانی ئەو ئیسلامەی خوا دەیەوێ زیاد و کەمی تیا دەرناکەوێ ئێمە دەبێ بە جۆرێک دینداری بکەین بەو شێوەیەی کە خوا هێناوێتی، بەو شێوەیەی کە خوا دەیەوێ نەک وەک خۆت دەتەوێ. خەڵکانێکمان هەیە بە عەقڵی خۆی، بە کەیفی خۆی دینداری دەکا، زیادی دەکا و کەمی دەکا و ئەمیانی پێ خۆشە و ئەویانی پێ ناخۆشە و ئەڵێ حەزم ئەلەمەیانە و حەزم ئەلەوەیان نییە، بە حەز و ئارەزووی خۆی دینداری دەکا. بەڵام دەبێ دینداری بە جۆرێک بکرێ وەک خوا دەیەوێ نەک وەک خۆت دەتەوێ. ئەبێ خۆت لەگەڵ دینی خوا بگونجێنی نەک دینی خوا لەگەڵ خۆت بگونجێنی. بۆیە دەبینین بەهۆی کەم حاڵی بوون یان کەم ئەزموونی یان خراپ حاڵی بوون لە هەندێک لە یاساکانی دین، خەڵکانێکمان تووشی هەڵکشان و داکشان بووە، خەڵکانێک دەبینی بەشێکی ئەم ئیسلامەی زۆر بە توندی گرتووە لایەکانی کەی فەرامۆش کردووە، لە موقابیلدا خەڵکانیش کە دەبینی زۆر بە شلی ئیسلامەتیان گرتووە و زۆر ئیهمالن، زۆر بێ موبالاتن هەر بە ناو موسڵمانن. ئەمە هەردوو لایەکەی زەرەد بە ئیسلام دەگەیەنێ. بۆیە دەبێ ئێمە دایمەن تەماشا دەکەین لەو میانەدا توندڕەو و شلڕەو دروست بووە کە لە ئیسلامدا شتی وا نییە لە ئیسلامدا حەقڕەو هەیە حەقڕەویش ئەو حەقەیە کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بۆی هێناوین واتبعوه لعلکم تهتدون شوێنی ئەو پێغەمبەرە ڕێبازی ئەو سەروەرە ئەو شافیعی مەحشەرە هەر کەس لێی لادا خەتەرە بۆیە دەبێ وریا بین کە ئێمە شوێن ڕێبازەکەی بکەوین وەکو خۆی نەک ئەم شل ڕەو بێ و ئەو تند ڕەو بێ نا تۆی مسلمان حەق ڕەو بە حەقڕەویش بە زۆری لە میان ڕەویدا دەبیندرێتەوە وەسەتیەت زۆر پیرۆزە لە ئیسلامدا بۆیە پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویەتی، من عمل عملا لیس علیه امرنا فهو رد، هەر کەسێک شتێک بکا و فەرمانی ئێمەی لەسەر نەبێ و لەسەر ڕێبازی ئێمە نەبێ، ئەوە ڕەت ئەرێتەوە بەسەر چاویا وەرناگیرێ. بۆیە ئەی ئیماندار خوشک و برای موسڵمان بە جۆرێ دینداریەکە بکە وەک پێغەمبەر صلی اللە علیە وسلم بۆی هێناوین هیچ نوقسانی نییە نەک بە حەز و ئارەزوی خۆت وەڵا من حەزم مسلمان بوو بەڵام ڕقم لە ڕیشە چۆن دەبێشتیوە ئافرەت بڵێ من مسلمان بووم نوێژەش دەکەم و پانتۆڵش لە پێ دەکەم سفوریشم چونکە مۆدی لە دیموکراسی و نوێژەکە بەڕێی خۆی ئەویش بەڕێی خۆی مەگەر فێڵ لە خواکرێ نعوذ بالله مەگەر دینەکە نقصانە خەڵکێک دەبینی ئەهلی مزگەوتە و لە حەرام ناگەڕێتەوە لە هەر شوێنێ پارەی لێ بۆ ئەبێ بە پیاوی ئەو شوێنە حیسابی ئەوە ناکا زاڵمە بەرنمەکەی ئیشەکەی چی و پێکە دەبێ وریابین بەڕێزەکانم ئەم ئیسلامە بەو شێوەیە نەبێت ئەوە پێغمبەر ساسم فەرموویەتی ڕەدون ڕەد ئەدرێتەوە بەسەریا هەر لەبەر ئەوەشە خەڵکانێک دەبینی تووشی زیادەڕۆیی بوون یان شت لە دین یان داهێناوە بوون بە بیدعەچی بیدعەیان کردووە لە دیندا شتی تازەیان داهێناوە کە ئەگەر کەسێک دزیەک بکا یان دامێن پیسیەک بکا یان مەشروب بخواتەوە ئەوە بە ڕاستەوخۆ زەرەر لە خۆی ئەدا بەڵام کەسێک کە لە دیندا زیاد و کەمی بکە بیدعە مبتدیع بێت و بیدعەچی بێت زیان لە هەموو مسلمانان دەدا چونکە بە ناوی دینەوەیە بۆیە دەبێت زۆر وریا بین زیاد و کەم لە دینەکەماندا نەکەین بخوێنینەوە تەماشاکەین ئیسلامەکە لە قورآن و سنت و لە کتێبەکە وەربگرین نەک لە مۆدێل و لە فڵان و فیسار و ئاوا ئاواچوو ابن عمر خوا لێ ڕازی بێ جارێکیان کابرایەک لای ئەو پشمی کە پشمی کابرا وتی الحمد لله والصلاة والسلام على رسول الله ابن عمر وتی جارێش کەوانەڵێ وتی بۆ قوربان سەڵاوات لە پێغەمبەر داوە سەڵاوات خراپە وتی نا هەر دەبێ بڵێ الحمدللە سەڵاواتی لەگەڵ نییە تۆ شتێکت کردووە کە پێغەمبەر نەیکردووە صلی الله علیه وسلم خۆشتەکە خراپیش نییە بەڵام نابێ زیادی لێ بکەی ئیمام مالک ئیمامی دارالهجرە کە چل سال لە مزگەوتەکەی پێغەمبەرە سەل الله عليه وسلم مزگەوتی مدینە کە یەک نوێژ بە هزار نوێژە ئەوانەی حەج و عمران کردووە بینیویانە چل ساڵ لەو مزگەوتە ئیمام بووە بەردەوام سەدان قوتابی لە خزمەتیا بووە جارێکیان ئاگای لێ بوو گوێی لێ بوو کە بانگدەرەکە بانگی ئەدا پێش ئەوەی بڵێ ئەڵاه و ئەکبەر ئەحمێکی کردی ئەحم بانگی بانگدەرەکەی کرد و وتی جارێک کە بانگ نەدەی وتی بۆ قوربان وتی لەبەر ئەوەی بانگ ئەحم ئەحمی لەگەڵ نییە بە اللە اکبر دەست پێ دەکا و بە لا الە الا اللە کۆتایی پێ دێ زیاد و کەمی چی؟ ئەی چی ئەڵێی بەو خەڵکانەی کە لە پاش و پێشی بانگە دنیایەک شتیان بۆ زیاد کردووە و ئەڵێ خێرە بۆ مەگەر خێر هەیە پێغەمبەر گیان پێی نەوتبین بەڵێ بەڕێزان و خۆشەویستان بۆیە داهێنان لە دیندا زۆر خراپە ئیمام مالیک فەرموویەتی، من ابتدع فی الاسلام بدعة یراها حسنە فقد زعم ان محمدا خان الرسالە، نعوذ باللە، فەرموویەتی هەر کەسێ بیدعەیەک، زیادییەک لە دین دابێنێ و و بە چاکیشی بزانێ، ئەوە وا دەزانێ کە محمد خیانەتی کردووە لەم ریسالە، لەم پەیامە، پەنا بەخوا. بۆیە دەبێ زۆر وریا بین دینەکە وەکو خۆی وەربگرین بەبێ زیاد و کەم. سەعیدی کوڕی موسەیەب خوا لێ ڕازی بێ، لە دوای نوێژی بەیانی بینی یەکێک هەڵسایەوە دوای جەماعەت و کە تەواو بوو دوو رکعەت نوێژی کرد پرسیاری لێ کرد وتی ئەوە چییە بۆ ئەو نوێژە وتی وەڵا هەر خێرە دوو رکعەت نوێژم کرد وتی ناوی چی بوو وتی هەر خێرە دوو رکعەت نوێژم کرد وتی جارێش کەشتیوانەکەی وتی بۆ مەک کابرا تووڕە بوو خەڵکی ئەمڕۆ عادەتی وایە بە زۆری ئەگەر شتێکی پێ دڵی تووڕە دەبێ کابرا وتی بۆ مەگەر بە دوو رکعەت نوێژ خوا دەمباتە جەهەنەم وتی نا خوا لەسەر نوێژ ناتباتە جەهەنەم لەسەر ئەوە دەتباتە جەهەنەم کە شتێ بکەی پێغەمبەر نەیکرد بێ صلی الله علیه وسلم چونکە کە جەماعەتی بەیانی کرا هیچ سنەتێک نییە هەتا ڕۆژ هەڵدێ و دەگاتە سنەتی چێشتەنگاو بۆیە دەبێت زۆر وریابین مخالفەی پێغەمبەر نەکەین صلی الله عليه وسلم فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم باوریابن و بترسێن ئەوانەی بێ فەرمانی پێغەمبەر دەکەن صلی اللە علیە وسلم تووشی فیتنەیەکی زۆر گەورە دەبن تووشی ئازار و ئەشکەنجەیەک لە دوا ڕۆژدا دەبن زۆر گەورە ئەم زیاد و کەمیە و نەبێ هەر لە دوای پێغەمبەر صلی اللە علیە وسلم کرابێ و نەبێ هەر لەم ڕۆژگارەیە بەڵکو هێشتا پێغەمبەر صلی الله علیه وسلم لە ژیانا بوو خەڵکانێک هەبوون تووشی زیادەڕەوی دەبوون سێ گەنج هاتن بۆ ماڵی پێغەمبەر صلی الله علیه وسلم پرسیاریان کرد لە خێزانەکانی پێغەمبەر سەبارەت بە عیبادەتی پێغەمبەر صلی الله علیه وسلم ئەوانیش پێیان گوت ئاوا عیبادەت دەکا ئەو سێ گەنجە وتیان جا خۆ ئەو پێغەمبەرە و بەهشتی مسۆگەرە و خوا لە گوناهی بەر و دوای خۆش بووە و وەڵاهی سادەبێ ئێمە شتێ بکەین کە ئێمەش خوالێمان خۆش بێ لەبەر ئەوەیە چیان وعدی دا وتی وعد بێ دەبێ من هەتا ماوم هەموو ڕۆژێ بە ڕۆژوو بم ئەوەکەی تریشیان وتی وەعد بێ دەبێ شەو تا بەیانی هەر شەو نوێش بکەم ئەوەکەی تریشیان وتی خۆم بۆ عیبادەتێک لای دەکەمە وەعد بێ ژن ناهێنم ئەم دەنگ و دۆیە بڵاو بۆوە لە ناو مەدینەدا و پێغەمبەر صلی الله علیه وسلم چۆ سەر مینبەر و باسی کرد و بۆی ڕوونکردنەوە دیارە ئەو شتەی ئەوان کردویانە بە زاهری شتێکی باشە زۆر بە ڕۆژوبی بەردەوام نوێشکەی بەردەوام بەڵام چونکە لەسەر ڕێبازی پێغەمبەرن صلی اللە علیە وسلم پێغەمبەر ئافەرینی لێ نەکردن بەڵکو ڕێگری لێ کردن فەرمووی بیستومە خەڵکانێک ئاوان و تۆ ئاوا عیبادەت دەکەن بەڵام من بە ڕۆژوش دەبم و بە ڕۆژوش نابم دەیشتێنم و دەشخەوم و شەو نوێژیش دەکەم و هاوسەر و خێزانیش پێک دێنم ئەمە ڕێبازی منە فمن رغب عن سنتی فلیس منی هەر کەسێک لە ڕێبازی من لایدا ئەوە لە من نییە پێغەمبەر صلی اللە علیە و سەلەم ئاوای فەرموو بۆیە دەستخۆشی لێ نەکردن چونکە زیادە ڕەوی و هەروەها هەڵکشان و داکشان و بە هەردوو بەشەکانیەوە ئەوە لە ئیسلامدا ڕێگەی پێ نەدراوە چونکە ئیسلام دینێکی وەسەتە ئەگەر زیادە ڕەوی تێدا بوو یان کەم ڕەوی ئەگەر هەڵکشان و داکشانی تێدا بوو دووچاری ناهاوسەنجی دەبێ ناهاوسەنجی ئەو کاتە دینەکە ناشیرن دەبێ بۆیە لە فەرموودەی پێغەمبەرە هاتووە سا سەلەم فەرموویەتی هەلەکە المتنطعون واتە بە هیلاک چوون ئەوانەی کە زۆر ڕۆچوون زۆر ڕۆ دەچن بە دوو شتەکان دەکەون بۆیە دەبێ وریابین ئێمە هەندێک شت هەیە لەسەر خۆمانی قرس نەکەین ئینە دینە یسرون ئەم دینە ئاسانکاری زۆر تێدایە ولن یشاد الدین الا غلبه هەر کەسێک دین لەسەر خۆی قورس کات ئیلا دین بەسەر ئەو ئازاڵ دەبێ و ئەو دەرەقەتی نایە ئەوە تا پێغمبەر صلی الله علیه وسلم ما خیر رسول الله صلی الله علیه وسلم بین امرین الا اختار ایسر ایسرهما ما لم يكن اسما پێغمبەر صلی الله علیه وسلم گەلە بین دوو ئیشە ئازاد بکرایە کامەیان ئاسان بویایە ئەوی هەڵدەبژارد بە مەرجێ تاوان نەبویایە بە مەرجێ گوناهباری نەبویایە بۆیە خەڵکانێک هەن زۆر ڕۆدەچن لە شتە ئەو کاتە سەرکەوتو نابن لە ئیشەکەیانە هیوا هەبوە چۆتە سەفەرێ وتویەتی وەڵا من قەسر و جەمع ناکەم و حەزم لێی نیە و بابە ئەمە ڕوخسەتێکە کە دراوە تۆ بۆ قەسر و جەمع ناکەی وەکو بڵێی قەناعەتی پێی نەبوە وەڵا حەزم لێی نیە بەخۆ هیوا هەر ڕەمەزانێ بە ڕۆژو بوە پێیان گوتووە دکتۆر نابێ وتێتی نابێ بە ڕۆژوو بینە خۆشی تۆ وتێتی بشمرم ڕۆژوەکەم ناشچێنم ئێوە غەڵەتە ئەمە لەسەر سنە ڕێبازی سنت نییە ڕۆژوەکەت بشچێنە و ئەگەر چاک بوویەوە بیگرەوە ئەگەر چاک نەبوویەوە فیدیەی دەدەی لەبەر ئەوە هەندێک شت هەیە بەهۆی نەزانینەوەیە ئێمە لە خۆمانی قرس دەکەین ئەینە ئەم ئیسلامە بەڕاستی حەدی وەسەتی گرتووە لە هەموو شتەکاندا حەز ناکا نە توندڕەوی نە شلڕەوی، توندڕەوی لە شوێنی خۆیدا بەڕێزە، توندڕەوی لە بەرەنگاربوونەوەی شەڕ لەگەڵ بێباوەڕان، لە مەیدانی بەرەنگاربوونەوەدا توندوتیژ بە ئەوە غیرەتە، یان لە تەنفیزی ئەحکامە کاتێ حاکمی شەرعی بڕیارێک دەردەکا فڵانکەس دەستی ببڕن یان بکوژرێ بەزەیی پیانەیەتەوە ئەوا تاوانبارەو دەبێ حەقی خۆی ببینێ هەرچەند بگریا و بپاڕێتەوە. توندی لە شوێنی خۆیدا ئەوە غیرەتە، بەڵام ئیسلام نەرمونیانە لە مامەڵەی ڕۆژانە، ئێمە دەبێت لە مامەڵەی ڕۆژانەماندا لەگەڵ سەرجەم خەڵکی حەدی وەسەت بگرین و و هەروەها میانڕەو بین و شتەکان لەسەر خۆمان قورس نەکەین لەسەر ئەوەی کەوا خەڵکانێک هەیە زۆر بەشلی گرتوویەتی لە مقابلی ئەواندا هەر بۆ ئەوەی پێی بڵێن بەخوا موسڵمانێکی کراوەیە موسڵمانێکی دیموکراسیە بەخوا ئینسانێک کە لەگەڵ هەموو کەس دەگونجێ ئاخر تۆ دەبێ خەڵک ڕازی کەی یان خوا ڕازی کەی نوێژ دەکا و تەوقە لەگەڵ ئافرەتی نامەحرەم دەکا لە هیچ شتێک ناگەڕێتەوە تەسکەرەکەشی موسڵمانە لەبەر ئەوە بەڕاستی ئێمە ئەگەر بمانەوێ خەڵکان ڕازی کەین ئەوە هەتا نەچێ سەردینی ئەوان هەتا نەچێت سەر حیزبی ئەوان، هەتا وەک ئەوان نەکەی لێت ڕازی نابن. بەڵام با ئێمە خوا ڕازی کەین و خەڵکانێکی بێ دین یان خەڵکانێک کە وا ناحاڵین نەزانن با هەر لۆمە بکەن. ئێمە گرنگ ئەوەیە خوا لێمان توڕە نەبێ، خەڵکانێکی نەزان با هەر توڕە بێ ئێمە لە قەبرا چی فریامان دەکەوێ. بۆیە دەبێت ئاگامان لە خۆمان بێت ئیمانداران ئەم دینە وەکو خۆی بگرین سەلمانی فارسی خوا لێ ڕازی بێت چوو بۆ میوانی بۆ ماڵی ئەبی دەردا کە سەیری کرد خێزانەکەی پەڕپوتە متەبەذیلەتون پەڕپوتە و ناڕێک و پێکە و زۆر گوێی نەداوەتە خۆی وتی براژن ئەوە بۆ وای وتی وەڵای جا ئەبوو دەردای پیاوەکەم ئەبوو دەردا بە شەو هەر نوێژان دەکا و بە ڕۆژێش بە هەر بە ڕۆژووە و ئیتر من بۆچێ خۆم جوان کەم و بۆچێ خۆم ڕێکەم و پێویست ناکە بەڵێ سەلمان شەو لە لای ماوە لە ماڵیان کە لە لای مایەوە ئەبی دەردا ویستی هەڵسێ بۆ شەو نوێش وتی بڕۆ لای خێزانەکەت بخەوە نیوە شەو هەڵسایە وتی بڕۆ بخەوە هەتا نزیکی بەری بەیانی نەهێ شەو نوێش بکە شەو نوێش دەکەی سعاتێ پێش بانجی بەیانی بکە نیو سعات پێش بانجی بەیانی بکە یعنی ثلث الاخیر شەو بکە بە سێ بەشەوە دوو بەشی بخەوە بەشی یاخیری شەو نوێش بکە پاشان بە بۆ بەیانەکەشی کە میوانیان بوو نیوەڕۆیەکەی کە نانێکی باشی هێنا ئەبی دەردا وتی من ناخۆم بە ڕۆژوم وتی بەخوا خۆی نانەکەیشی پێ خوارد و ڕۆژەکەی پێشکان ئەو جار ئەو فەرمودەی پێغمبەری هێنایەوە کە فەرمووی إن لربك عليك حقا وإن لنفسك عليك حقا وإن لأهلك عليك حقا فأعطي كل ذي حق حقا فەرمووی، ئەی ئەبی دەردە! خوا حەقی لەسەر تۆ هەیە، نەفسی خۆشت حەق و مافی بەسەرتەوەیە، ماڵ و خێزانیش حەق و مافیان هەیە و بۆ هەموو خاوەن مافێک مافی خۆی پێ بە، غەدر لەمیان مەکە لەسەر حیسابی ئەمیان. چوون ئەمەیان بۆ پێغەمبەر گێڕایەوە صلی اللە علیە وسلم کە سەلمان ڕۆژووی بە ئەبی دەرداش کاندووە و شەوێش نەیهێشتووە هەموو شەوەکە شەو نوێژ بکا. پێغەمبەر گیان بە قوربانی بم فەرمووی سەدەقە سەلمان سەلمان ڕاستی کردووە ئیشەکەی زۆر تەواو بووە بۆیە دەبێ ئێمە دائیمەن حەدی وەسەد بگرین لە هەموو شتەکاندا بۆ ئەوەی کەوا بزانین ئەم ئیسلامە ڕەحمەتە نەک زەحمەت خەڵکانێک هەیە کردوێتی بە زەحمەت بەهۆی نەزانینەوە بەهۆی کەم ئەزمونیەوە بەهۆی هەندێک شتەوە کە لێ حاڵی نەبووە ئەوەتا پێغەمبەر گیان بەقوربانی بم عائیشە بۆمان دەگێڕێت دایکی ئیمانداران خوا لێ ڕازی بێ دەڵێت کە دەچوو بۆ سەفەرێک دەیگو وریابن کوا با شانەکەم بیر نەچێ شانە و ئاوێنە و سیواوک و و هەروەها کلچێوک و تەمان کل ڕشتن چاو ڕشتن لە ئەسڵدا هی پیاوان بووە پیاوانی چاویان ڕشتەوە ژنان ئەویشان لێستاندین فەرمی با ئەوانم لەبیر نەچێ و سەریشی بەڕۆن چەور دەکرد ئەمە هەمووی جوانی و ڕێکوپێکیە یعنی هەتا جارێکیان بڕیار بوو لەگەڵ چەند کەسێک سەفەرێ بکەن، لە دەرەوە چاوەڕێیان دەکرد، پێغەمبەر صلی اللە علیە وسلم خۆی حازر دەکرد، بەڵام ئاوێنەکە دیار نەبوو، شۆربەیەکیان هەبوو ئەوەی ئاوی تێدەکەی و دەمەکەی فراوان بوو، چوو لە بەرامبەر ئاوەکە کە ئاو ڕسمی ئینسانی تێدایە، سەری و سەر و ڕیشی خۆی دادێنا. عائیشەی دایکی ئیمانداران فەرمووی، وانت یا رسول اللە، ئەوە چییە تۆش ئاوا دەکەی، سەر و ڕیشی خۆت و خۆت جوان و ڕێک دەکەی؟ پێم ساسە فەرمووی ئیدا خەرەجە الرجل الى اخوانه فلیتهیأ ئەگەر کەسێک بۆ لای هەندێک لە براکانی چۆ دەرەوە با خۆی ڕێک و پێک و خۆی ئامادە کات فلیهەیئ من نفسه با خۆی حاضر کات فإن الله جميل يحب الجمال خوا جوانە شتی جوانی خۆشدەوێ خوای گەورە شار و دێهاتی جوانی خۆشدەوێ ڕێگە و پێگەی جوان و چاچی خۆشدەوێ هەموو شتەکانی بە جوانی بە پاچی بە چاچی خۆشدەوێ یعنی پێویست ناکات تۆ بڵێ وەڵام من لە بەرەوەی زۆر بەدین و شەق و شڕبی و پیش و پۆخڵبی و هیچ ڕێچێکت پێوە نەبێ و ئەی بۆچی قیت و قۆز نەبی و جوان و ڕێک و پێک نەبی و بۆنی خۆشت لێنەیە کەی دین ئاوایە یەعنی لە جیاتی ئەوە خەڵکانێک دەبینی بۆنی سیر و تور و پیاز و ئەو جار دوایە بۆنی گۆرەوی و بۆنی خڵتە و جگەرەشەوە سەرباریەتی یعنی دین کەی ئاوایە کە چاوت پێی دەکەوێت بێزی لێ دەکەیەوە دینداری پێمان دەڵێ کە حەقی هەموو شتەکان بدە جەستە و لاشەی خۆت پاک و خاوێنی لەگەڵ ماڵ و مناڵ لەگەڵ خەڵک و خاک دەبێ ئێمە لە هەموو شتەکاندا حەدی وەسەد بگرین و میان ڕەو بین ئا ئەوە پەیامی دینەکەمانە، دینەکەمان وەسەتیەتە، ئەمەیە پەیامی دینەکەمانە کە ئاشتی و پێکەوە ژیانە، ئاوەدانی و خزمەتی هەموانە. بەڵام بەداخەوە کە خەڵکانێک لە دینەکەمان تێنەگەیوە، لە هەندێک کەناڵ بینیم و کە لە هەندێک شوێن دەبینین و دەبیسین، دەڵێن وتارەکانی مامۆستایانی ئاینی هاندەری توندوتیژیەکانن وەڵا ئەوە درۆیەکی شاخدارە هەر بە ئاشکرا دیارە لە چ وتاری مامۆستایەکە بینیوتانە بڵێ خەڵکینە تێک بەربن پەلاماریەک بدەن غێر ئەوە کە مامۆستایانی ئاینی ئاویان بە ئاگردا کردووە خەڵچینە چاک بن خەڵکی نەوتویانە خراپەی مەکەن تاوان مەکەن ئەگەر خەڵک بە قسەی مامۆستایانی ئاینی بکە وەڵی سزنەکان چۆڵ دەبن کە دنیایەک خەڵک لەسەر مەشروب خۆری و پیاوکوژ و خراپەکاری گیراوە ئەگەر خەڵک بە قسەی مامۆستایانی ئاینی بکە پێشی حکومت قازانج دەکە بەداخەوە لە هەندێک کەناڵەکان دەبینین لە کوێی مامۆستایانی ئاینی هاندەری توندوتیژی بوون ئەی بۆچی باسی ئەو توندوتیژیانە ناکەن کە خەڵکانیش کە دەیکە توندوتیژی بۆ لە هۆکارەکەی ناپرسی، ئاخر توندوتیژی لە خۆوە دروست نابێ، بە هۆی ستەم و ناعەدالەتی دروست دەبێ، بە هۆی خیانەت و گەندەڵی دروست دەبێ، ئەمیان چوار چوار کوڕی خەریجە و تەعین نەبووە، ئەم پیاوەشیان چوار مەعاشی هەیە بە بن دیوار و سەر دیوارەوە، ئەمیان بە دوو ڕۆژ هەفتەی ڕابردوو تەعین کراوە و هەفتەی داهاتوو تەقاعود کراوە، ئەمیان بە ناحەق و بە ناعەدالەتی و بە قڕی و پڕیخ توندوتیژی و کاردانەوە دروست دەبێ. ئەینا وەئیلا مامۆستایانی ئاینی هەندێک جار ئەوەندە پینە و پەڕۆیان کردووە خۆشیان گوناهبار کردووە لەبەر ئەوە مامۆستایانی ئاینی پەیامەکەیان وایە کە وەسەتیەتە پەیامی ڕەحمەتە نەک زەحمەت بەڵام خەڵکانێک دەبینی کەوا توندوتیژی بەرامبەرەکانیان نابینن هەر دەڵێن کۆمەڵە خەڵک لە فەڕەنسا وای کرد ئەی باشە بۆ باسی ئەوەی ناکەی کە ئەو توندوتیژی دەکا بەرامبەر بە پێغەمبەرەکەی من کە صلی اللە علیە وسلم کە کاریکاتێر دروست دەکا ئەوە گەورەترین تیرۆرە دەرهەق بە مسلمانان ئەوە تیرۆریستن ئەوانە چ کارتان بە پێغەمبەری خوایە کە لە ڕووی علم و زانستەوە ئیفلاستان کردووە و خەڵک مسلمان دەبێ وەک مناڵێکی بێ دەسەڵات لە دوورەوە جوێن ئەدەیت و سوکایەتی ئەکەی بۆیە پەیامی مامۆستایانی ئاینی بەردەوام وەسەتیەت و میانڕەوی بووە و ئاویان بە ئاگردا کردووە و دائیمەن ئاشتی و پێکەوە ژیان و خزمەت کردن بووە، بۆیە دەبێت هەموومان ئەوەمان لەبەر چاو بێت بەڕێزەکانم. ئەوەش پەیامەکەیان هەر بەو شێوەیەیە و ئەو ئیسلامەی کە خوا دەیەوێ هەر کەس بە ڕاستی شوێنی کەوێ سەربەرزە بە ڕۆژ و شەوێ و لە دونیا و دواڕۆژدا نانەوێ. لە کۆتاییدا لە خوای گەورە دەپاڕێینەوە دەڵێن یا ڕەبی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت ئیمانەکەمان سەلامەت کەی یا ڕەبی خوایە خەڵک و خاکمان سەلامەت کەی یا ڕەبی خوایە دەروی خێرمان لێ بکەیەوە خوایە لە دایک و باوکمان خۆش بی قەڵەمی عفو بێنی بەسەر تاوانەکانماندا یا ڕەب العالمین یا ڕەبی خوایە و خێزانانەی مشکیلان هەیە خوایە بۆیان چارەسەرکەی خوایە ئەوانەی نەخۆشیان هەیە شیفایان بۆ بنێری یا ڕەب العالمین یا ربی خوایە پیرەکانمان عاقیبەت خێرکە یا ئەڵڵا یا ربی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت عفومان بکەی لێمان خۆش بی یا ربی خوایە ئەوەی خێری دەی بۆ ئەمیلەتە تووشی خێری کەی یا ربی خوایە ئاوارە و دەربدەرمان نەکەی خوا ئەم ئازادی و هەرزانیەمان لێ نەگریەوە یا رب العالمین یاڕەبی خوایە کوردستانەکەمان بەردەوام ئاشتی و ئاوەدانی و هەرزانی پێوە دیار بێ خوایە ئەم دینەی خۆتمان بۆ بکەی بە حاکم خوایە هیدایەتی کاربەدەستەکان بدەی بەرەو ئیسلام و ئیمان یا ئەڵڵا یاڕەبی خوایە لە پیلانی دەوڵەتانی دەوروبەر بمان پارێزی یاڕەبی خوایە ئەم میلەتی کوردە بە مافی چارەنووسی خۆی بگا یا رب العالمین